پیرۆزبایی و دڵنەوایی بڵێ دیاری پێشکەش بکە لە هەموو هەلەکان سوود وەرگرە بۆ ستایشی شتێک یان پیرۆزبایی وتنێک یان بە بۆنەیەکەوە دیاری پێشکەش بکە تەنانەت هەندێ جار دڵنەوایی بدەرەوە بە تایبەت دڵنەوایی ئەبێ بڵێیت ئەو ڕێز و سۆزەی لە دڵنەواییدایە هەرگیز لە پیرۆزباییدا نییە ئەگەر لە جەژنی لەدایکبوونێتدا یان زەماوەندێکدا دیاری پێشکەشی کەسێک بکەی ئەوا لەو دەمەدا ئەوەندە شاد و خۆشحاڵە پێویستی بە سەرنج و خۆشەویستی کەس نییە، بەڵام کاتێ کەسێ کەسێکی لە دەست ئەدات، کاتێ غەمگینە و لە بارێکی خراپی دەروونیدایە، دڵنەوای تۆ سۆز و خۆشەویستیەکی زۆر پیشان ئەدات و کاریگەری زۆرە. پیرۆزبایی و دڵنەوای کردن، ڕێزلێنان و دیاری پێشکەش کردن، هەموویان چەشنێک ڕێزگرتنن لە کەسانی ترەوە و لە ڕاستیدا ڕێز لە خۆ گرتنە لە پیرۆزباییدا نووسین کاریگەرترە و لە دڵنەواییدا ئامادەبوون زیاتر کاریگەرترە. کاتێ ئەتەوێ پیرۆزبایی بڵێیت تەنانەت ئەگەر بە ئامادەبوونیشت ئەچیت بۆ پیرۆزبایی، نووسراوێکی پیرۆزبایی لەگەڵ خۆت ببە، چوون زۆر کاریگەر و بەڕێزانەترە، لە دوو خەتیشدا بووە، هەر لە ناخی دڵەوە پیرۆزبایی بکە. بۆ پیرۆزبایی پێویست ناکا ئامادەبیت و بچیت بۆ پیرۆزبایی وتن، بەڵام لە پرسەدا ئامادەبوون زۆر پێویستە. نامە و تەلەگراف و پەیام نەک هەر دڵنەوایی نادەن، بەڵکو چەشنێکە لە بێڕێزی. لە کاتی دیاری پێشکەشکردندا شێوەی پێچانەوە و ئەو کاغەزەی بۆ پێچانەوەی بەکاری ئەهێنیت نیشاندەری ڕێزی تۆیە بۆ ئەوەی دیاری ئەدەیتێ. تا بۆت ئەکرێ هەلی پیرۆزبایی و دڵنەوایی بپرسە لە دەست مەدە. لە کاتی دڵنەوایی و پرسەدا وتن پشگوێ مەخە. ڕێکەوتی ئەو شتانە ئەو ڕووداوانە لە دەفتەرێکدا بنووسە تا لە یادت نەچێت. ئەم بەشەش بە کۆتا هات.